هەموو کاروبار تەنها بە دەست خوایە، لە پێش سەرکەوتن و لە دوا سەرکەوتن، وە لەو ڕۆژەدا ڕۆمەکان سەردەکەون، ئیمانداران دڵخۆش دەبن، بە سەرخستنی خوا بۆ ڕۆمەکان، خوا هەر کەسی بوێ سەری دەخات، وە هەر ئەو زاڵی میهرەبانە. وعد اللە لا یخلف اللە وعدە ولکن اکثر الناس لا یعلمون. بۆ ئەوەی ببینن سەرەنجامی ئەو گەلانەی کافر بوون لە پێش ئەمان چۆن بووە کە زۆر بەهێز تر بوون لە ئەمان واتە لە خەڵکی مەککە وە زەوییان کێڵا بۆ کوشتوکاڵ وە ئاوەدانیان کردەوە زیاتر لەمان وە پێغەمبەرانیان بۆ هات بە موعجیزە ڕوونەکانەوە بۆیە خوا ستەمی لێ نەکردوون کە لەناوی بردوون بەڵام خۆیان ستەمیان ئامادە دەکرێن. فسبحان اللە حین تمسون و حین تصبحون. ئنجا پاک و بێگەردی خوا بڵێن کاتێ ئێوارەتان لێ دێت و کاتێ بەیانیانتان لێ دێت. ولە الحمد فی السماوات والارض و عشیا و حین تظهرون. وە سوپاس هەر بۆ خوایە لە ئاسمانەکان و زەویدا، وە پاکی و بێگەردی خوا بڵێن لە شەودا وە کاتێ نیوەڕۆتان لێ دێت. یخرج الحی من المیت ویخرج المیت من الحی ویحیی الارض بعد موتها وکذلک تخرجون. خوا زیندوو لە مردوو دەردێنێ وە مردوو لە زیندوو دەردێنێ وە زەوی زیندوو دەکاتەوە لە پاش مردن و وشک بوونی وە هەر بەو جۆرە ئێوەش دەردەهێنرێن لە گۆڕەکانتان. ان فی ذلک لآیات للعالمین. وە لە نیشانەکانی دەسەڵاتی ئەوە دروست کردنی ئاسمانەکان و زەوی وە جیاوازی زمانتان و ڕەگەزتان بەڕاستی لەوەدا کە باسکرا بەڵگەی زۆر هەیە بۆ زانایان. کە هەورە بروسکەکان نیشان دەدات بۆ ترسان و ئومێد، ترسان لە هەورە بروسکە و ئومێدی باران بارین، لە ئاسمانەوە باران دەبارێنێ کە زەوی دوای مردنی بە هۆی ئەو بارانەوە دەبوژێ نێتەوە، بەڕاستی لەوەدا کە باس کرا چەند ڕابەر و نیشانە هەیە بۆ ئەوانەی. ئەو بەندانە تیایدا یەکسان بن و لەوان دەترسن حسابیان بۆ بکەن وەک ترسان لە کەسانێ وەک خۆتان ئا بەو جۆرە نیشانەکان ڕوون دەکەینەوە بە درێژی باسی دەکەین بۆ کەسانێ ژیریان بەکار دێنن. بل اتبع الذین ظلموا اهواءهم بغیر علم فمن یهدی من اضل اللە وما لهم من ناصرین وازیان لێ بێنە بەڵکو ئەوانەی ستەمیان کرد شوێن ئارەزووی خۆیان کەوتن بێ شارەزایی و نەزانانە ئنجا کێ دەتوانێ ڕێنمونی کەسێ بکا ڕێک بکەرە ئاینی ئیسلام پاک و ڕاست بۆ خوا شوێن ئاینی داهێنراوی خوا بکەوە کە خەڵکی لەسەر دروست کردووە داهێنراوی خوا هیچ جۆرە گۆڕانی بۆ نییە ئەو ئاینەی باس کرا هەر ئەوە ئاینی ڕێک و ڕاست بەڵام زۆربەی ئادەمی نازانن. بۆ لای ئەو دەگەڕێنەوە پاشان کاتێ لە لایەن خۆیەوە ڕەحمەت و ژیانی خۆشیان پێ بدات کت و پڕ دەستەیەک لەوان هاوبەش بۆ پەروەردگاریان دادەنێن. لیکفروا بما آتیناهم فتمتعوا فسوف تعلمون. با دان نەنێن بەو چاکانەدا ئێمە پێمان داون جا با ڕابوێرن و بەهرەمەند بن لە ژیان ئنجا لەمەودا دەزانن فاولئک هم المضعفون. ئەوەی بەناوی سوود داوتانە بە خەڵکی بۆ ئەوەی زیاد ببێ لە ماڵ و سامانی ئەو خەڵکانەدا زیاتر لەوە داوتانە پێیان بتان دەنەوە ئەوە لای خوا هیچ زیاد ناکات پاداشتی نییە وە هەر زەکات و خێرێک کە داوتانە و مەبەستان تەنها ڕەزامەندی خوا بووە خوا زاتێکە ئێوەی بەدی هێناوە لە پاشان ڕۆزی پێداون دواتر دەتان مرێنێ لە پاشان زیندووتان دەکاتەوە ئایا هیجێک لەو هاوبەشانەی بۆ خواتان دائەنا هەیە هیچ شتێ لەوانەی خوا بکات پاکی و بەرزی بۆ خوا لەوەی ئەوان دەیکەنە هاوبەشی کە چەند بایەکی مژدەدەر بە بارینی باران دەنێرێ بۆ ئەوەی هەندێ لە بارانی بەزەیی خۆیتان پێ بچەژێ و بۆ ئەوەی کەشتیەکان بە فەرمانی خوا بەو بایە بڕۆن و بگەڕێن و بۆ ئەوەی بەدوای ڕۆزی خوادا بگەڕێن لە دەریادا تا شوکرانە بژێری خوا بن. ئەنجا ئەو هەورە خوا چۆن بیەوێ بڵاوی دەکاتەوە بە ئاسماندا وە ئەو هەورە دەکاتە پارچەیەک کۆیان دەکاتەوە لەسەر یەکتر ئەنجا دەبینی قەترە قەترەی باران لە نێوانی هەورەکانەوە دەبارێت ئەنجا کاتێ خوا ئەو بارانە ببارێنێ بۆ زەوی فهذا یوم البعث ولکنکم کنتم لا تعلمون وە کەسانێک کە زانیاری و ئیمانیان پێ دراوە وتیان سوێند بەخوا بەڕاستی ئێوە لە بەرزەخدا بە پێی بڕیاری نوسراوی خوا تا ڕۆژی زیندوو بوونەوە ماونەتەوە ئنجا ئەمە ڕۆژی زیندوو بوونەوەیە بەڵام ئێوە نەتان دەزانی ئنجا بەڕاستی ئەگەر نیشانەیەکیان بۆ بێنی دڵنیابن ئەو بێ بڕوایانە دەڵێن ئێوە هەر ناڕاست و بەتاڵن ئەمە سیحرە. کذلک یطبع اللە علی قلوب الذین لا یعلمون. ئا بەو جۆرە خوا مۆر دەنێت بەسەر دڵی